بێگومان بڕواداران تەنها کەسانێکن کە کاتێک کە باسی خوا کرا و ناوی هێنرا دڵیان دەترسێت و ترسی لێ دەنیشێت، کاتێکیش ئایەتەکانی خوا بخوێنرێتەوە بەسەریاندا بڕوایان زیاد دەبێت و هەر پشت بە پەروەردگاری خۆیان دەبەستن. یجادلونک فی الحق بعدما تبین کانما یساقون الی الموت وهم ینظرون. دەمەقاڵێت لەگەڵدا دەکەن لە شتی هەق و ڕاستدا، دوای ئەوەش کە بۆیان ڕوون بۆتەوە کە ڕاستە هێشتا جەنگیان لا گرانە وەک ئەوەی بە توندی بەرەو مردن ببررێن و بە چاوی خۆیان مردن ببینن. دەی دڵی کەسانێک قایم و دامەزراو کەن کە بڕوایان هێناوە، بەزوویی ترس و بیم دەخەمە دڵی ئەو کەسانەی کە بێباوەڕ بوون، جا ئێوەش لە سەرووی گەردنیان بدەن، واتە سەریان، وە لە هەموو سەر پەنجەکانیان بدەن، واتە لە هەموو لاشەیان بدەن، لە سەرەوە تا خوارەوە. ئەوە لەبەر ئەوەی کە بەڕاستی ئەوانە دژایەتی خوا و پێغەمبەرەکەیان کرد، هەر کەسێکیش دژایەتی خوا و پێغەمبەرەکەی بکات، ئەوە بێگومان تۆڵە و سزای خوا زۆر بەتینە. ذلکم فذوقوه وان للکافرین عذاب النار. ان اللە سمیع علیم. دە کەواتە ئێوە ئەوانتان نەکوشت بەڵکو خوا ئەوانی کوشت وە کاتێ کە مشتێ خۆڵ و زیخت ڕوو بە کافران هاوێشت بە تەنها تۆ نەت هاوێشت بەڵکو خوا هاوێشتی و لێیدان بۆ ئەوەی خوا بڕواداران تاقی بکاتەوە لە لایەن خۆیەوە بە تاقی کردنەوەیەکی چاک بەڕاستی خوا بیسەری زانایە. ئەگەر کۆتایی بهێنن لە دوژمنایەتی پێغەمبەر یان بتپەرستی ئەوە چاکترە بۆتان، وە ئەگەر بگەڕێنەوە بۆ سەر دژایەتی یان بتپەرستی ئەوە ئێمەش دەگەڕێینەوە بۆ سەر خستنی باوەڕداران، هەرگیز دەستە و کۆمەڵەکەتان هیچ سوودێکتان پێ ناگەیەنن هەرچەند زۆریش بن، وە بێگومان خوا لەگەڵ بڕواداراندایە. کاتێک کە بانگتان دەکەن بۆ لای ئەو ئاینەی کە زیندووتان دەکاتەوە، بزانن بەڕاستی ویستی خوا دەبێتە بەربەست لە نێوان ئادەمی و دڵیدا، واتە ئەوپەڕی دەسەڵاتی هەیە بەسەر دڵی بەندەکانیدا، وە بەڕاستی هەر لای ئەو کۆدەکرێنەوە لە ڕۆژی دواییدا. لهذا ان هذا الا اساطیر الاولین. وە کاتێک کە ئایەتەکانی ئێمەیان بەسەردا دەخوێنرێتەوە دەڵێن بیستمان واتە گرنگ نییە ئەگەر بمانویستایە وێنەی ئەو ئایەتەمان دەووت ئەمە هیچ نییە جگە لە ئەفسانەی پێشینان نەبێت. بیر بکەرەوە کاتێک کە بێ باوەڕەکان دەیانوت ئەی پەروەردگار ئەگەر ئەم قورئانە ڕاستە و لەلایەن تۆوە هاتووە دەی بەرد بەسەرماندا ببارێنە لە ئاسمانەوە یان سزای سەختی پڕ ئازارمان بۆ بنێرە. وما کان اللە لیعذبهم وانت فیهم خوا چۆن سزایان نادات لە کاتێکدا ئەوان بەرگری موسلمانان دەکەن لە چوون بۆ مزگەوتی بەڕێز و پیرۆزی کەعبە لە کاتێکدا ئەوان خۆشەویست و سەرپەرشتیاری ئەو مزگەوتە نین بەڕاستی سەرپەرشتیار و خۆشەویستی ئەو مزگەوتە خواناسان و پارێزکارانن بەڵام زۆربەیان نازانن. بەڕاستی ئەوانەی کە بێباوەڕن ماڵ و سامانیان خەرج دەکەن بۆ ئەوەی بەرهەڵستی ڕێگەی خوا بکەن، جا لەمەو دوا ماڵ و سامانیان بەخت دەکەن و دەیبەخشن، لە پاشان دەبێت بە داخ و پەژارە بۆیان، پاشان ژێر دەکەون وە ئەوانەی کە بێباوەڕن هەر لە دۆزەخدا کۆدەکرێنەوە. ئەگەر کۆتایی بهێنن بە بێ بڕواییەکەیان بەڕاستی خوا دەبورێ لە هەرچی لەوەو پێش کردویانە بەڵام ئەگەر بگەڕێنەوە سەر کردەوەی پێشویان ئەوە بەڕاستی باو و یاسای پێشینە خراپەکان چی بوو بۆ ئەمانیش دووبارە دەبێتەوە. باوەڕداران جەنگ بکەن لەگەڵ بێباوەڕاندا. هەتا ئاژاوەی بێباوەڕی و بتپەرستی نامێنێت و ئایین و ملکەچی هەمووی بۆ خوا دەبێت، جا ئەگەر کۆتاییان هێنا، ئەوە بەڕاستی خوا بە هەر کردەوەیەک کە بێباوەڕان دەیکەن بینایە. واللە علی کل شیء قدیر. وە بزانن بێگومان هەرچیەکتان لە غەنیمەت گرت ئەوە بەڕاستی پێنج یەکی ئەو دەستکەوتە بۆ خوا و بۆ پێغەمبەر صلی اللە علیه وسلم و بۆ خزمانی پێغەمبەر صلی اللە علیه وسلم و بۆ هەتیوان و بۆ هەژاران و بۆ ڕێبوارانە ئەگەر ئێوە باوەڕتان هێناوە بەخوا وە بەوەی ناردوومانەتە خوارەوە بۆ سەر بەندەکەمان کە محمد پێغەمبەرە صلی اللە علیه وسلم لە ڕۆژی جیاکردنەوەدا واتە جەنگی بەدر لەو ڕۆژەی کە دوو کۆمەڵ بە یەک گەیشتن دژ بە یەک جەنگان وە خوا بەسەر هەموو شتێکدا دەسەڵاتدارە. وەختی ئێوە لای خواری شیوەکەی نزیک مەدینەدا بوون و ئەوانیش لای سەرووی شیوەکەی دوورتر لە مەدینەدا بوون، کاروانەکەش لە خوارتری ئێوە بوو، وە ئەگەر بەڵێنتان بە یەکتر بدایە، بێگومان جیاواز دەبوون لە بەڵێنەکەدا، جەنگتان نەدەکرد، بەڵام کۆی کردوونەتەوە. بۆ ئەوەی خوا کارێک بەدی بێنێت هەر بەدی دێت، بۆ ئەوەی لەناو بچێ ئەو کەسەی بەلای خواوە لەناو چووە لە ڕووی بەڵگەوە، وە بۆ ئەوەی بژی ئەوەی بەلای خواوە دەژی لە ڕووی بەڵگەوە، وە بەڕاستی خوا بیسەری زانایە. بیر بکەرەوە کاتێ کە خوا ئەو بێ بڕوایانەی نیشان دەدای لە خەوتدا کەم بوون، خۆ ئەگەر خوا ژمارەی ئەوانەی بە زۆر نیشان بدایتایە ئەوە بێگومان دەترسان و دەشکان و جیاواز دەبوون لە بڕیاری جەنگدا، بەڵام خوا پاراستنی. بەڕاستی ئەو خوایە زانایە بە ئەوەی لە ناو دڵاندایە. ان اللە مع الصابرین. باوەڕداران جۆڕایەلی خوا و پێغەمبەرەکەی بن و جیاواز مەبن و دووبەرەکی مەکەن بەهۆیەوە بشکێن و لاواز ببن و هێزتان بڕواو نەمێنێ و خۆڕاگر بن بەڕاستی خوا لەگەڵ خۆڕاگراندایە. واللە بما یعملون محیط. وەک ئەوانە مەبن دەرچوون لە ماڵ و وڵاتی خۆیان بە فیز و ڕووپامایی بۆ خەڵک کردن و بەرگری خەڵکیان دەکرد لە ڕێگەی خوا، وە خوا بە هەموو ئەو کارانەی دەیکەن ئاگادارە. واللە شدید العقاب. بیر بکەنەوە کاتێک کە شەیتان کردەوەکانیانی بۆ ڕازاندەوە. وە وتی، ئەمڕۆ هیچ کەس بەسەرتاندا زاڵ نابێ و بێگومان من پەنادەر و پارێزەری ئێوەم. ئینجا کاتێ هەردوو دەستەکە ڕووبەڕووی یەکتر بوونەوە، شەیتان پاشە و پاش بە دوای خۆیدا گەڕایەوە و وتی، بەڕاستی من بەریم لە ئێوە، چونکە بەڕاستی ئەوەی من دەبینم ئێوە نایبینن. بەڕاستی من لە خوا دەترسم و خوا زۆر تۆڵەی بەتین و سەختە. ئەم بێ باوەڕانە باو و نەریتیان هەر وەکو باو و نەریتی دەستەی فیرعەون و ئەوانەی لە پێش ئەوانەوە بوون کە بێ بڕوا بوون بە نیشانەکانی خوا، ئیتر سزای خوایش گرتنی بە هۆی گوناهەکانیانەوە، بەڕاستی خوا بە توانای تۆڵە بەتینە. ئەم کردەوەی ئەمان وەکو باو و نەریتی دەستەی فیرعەون و ئەوانەی لە پێش ئەوان بوون وایە، بەڵگەکانی پەروەردگاریان بە درۆ زانی، ئێمەش لەناومان بردن بەهۆی گوناهەکانیانەوە، وە دەستەکەی فیرعەونمان خنکاند، چونکە هەموویان ستەمکار بوون. انه عزیز حکیم. وە ئەگەر ویستیان فێڵت لێ بکەن ئەوە بەڕاستی خوات بەسە پشت و پەنات بێ، خوا ئەو زاتەیە کە بەهێزی کردیت بە یارمەتی خۆی وە بە بڕواداران و هۆگری خستە نێوان دڵەکانیان، ئەگەر بەختت بکردایە هەرچی لە زەویدایە هۆگریت نەدەخستە نێوان دڵەکانیانەوە، بەڵام خوا هۆگری خستە نێوانیان، بەڕاستی هەر ئەو زاڵی کاردروستە. يا أيها النبي حسبك الله ومن اتبعك من المؤمنين ئەی پێغەمبەر، صلی اللە علیە وسلم، هانی بڕواداران بدە لەسەر جەنگ کردن لەگەڵ دوژمناندا، ئەگەر لە ئێوەدا ببێ بیست کەسی خۆڕاگر، زاڵ دەبن بەسەر دوو سەد کەسی بێ باوەڕدا، وە ئەگەر سەد کەس لە ئێوە هەبێ، زاڵ دەبن بەسەر هەزار کەسدا لە ئەوانەی بێ باوەڕن، بەهۆی ئەوەی بەڕاستی ئەوانە کۆمەڵێکن نافامن. ئەگەر نووسراو و بڕیارێک لە لایەن خواوە پێش نەکەوتایە کە خۆش بووە لە گوناهەکانی بەشدارانی غەزای بەدر، بێگومان لەبەر ئەو فدیەی کە وەرتان گرت تووشتان دەبوو سزایەکی گەورە. فَکُلُوا مِمَّا غَنِمْتُمْ حَلَالًا طَیِّبًا. واللە غفور رحیم. ئەی پێغەمبەر، صلی اللە علیه وسلم، بڵێ بەوانەی کە لەژێر دەستتاندان لە دیلەکان، ئەگەر خوا بزانێ لە دڵەکانتاندا چاکەیەک هەیە، پێتان دەبەخشێ چاکتر لەو فدیەی لێتان وەرگیراوە، وە لێتان دەبوورێ، وە خوا لێبووردەی میهرەبانە. و ئەوانەی کۆچەرەکانیان گرتە خۆیان و کۆمەکیان کردن ئەوانە پشتیوان و دۆستی یەکترین و ئەوانەی کە بڕوایان هێناوەو کۆچیان نەکردووە بۆ ئێوە نیە هیچ جۆرە دۆستایەتیەکیان بکەن هەتا کۆچ نەکەن، و ئەگەر داوا یارمەتیان لێکردن لە پارێزگاری ئاین ئەوە پێویستە لەسەرتان یارمەتیدانیان مەگەر لە دژی گەلێک لە نێوان ئێوە و ئەواندا پەیمان هەبێت نابێت یارمەتیان بدەن وە خوا بینایە بەوەی کە دەیکەن. والذین کفروا بعضهم اولیاء بعض. لهم مغفرة ورزق کریم. وە ئەوانەی کە بڕوایان هێنا و کۆچیان کرد و تێکۆشان لە ڕێگەی خوادا، ئەوانەش کۆچکەرەکانیان گرتە خۆیان و کۆمەکیان کردن، بەڕاستی هەر ئەوانەن بڕواداری ڕاستەقینە. بۆ ئەوانەیە لێبوردن و ڕۆزییەکی چاک و بەنرخ. ان اللە بکل شیء علیم. وە ئەوانەی لە دواییدا بڕوایان هێنا و کۆچیان کرد و لەگەڵ ئێوەدا تێکۆشان، ئا ئەوانە لە ئێوەن، وە ئەوانەی خزمی یەکترن، هەندێکیان بۆ میرات گرتن شایستەترن بە هەندێکی تریان لە کتێبی خوادا، بەڕاستی خوا بە هەموو شتێک زانایە.